یاڕەبی خدایە بەکردەوەی خۆمان لەگەڵمانە نەی خۆیان ڕەحمە زۆرەکەی خۆت یاڕە بەرعاالەمی خدای ئاخر خێرمان بکەیت فەرمی گردن مانازا کە پار پێمان وتی کافر دوعای بە خێرمان بۆ بکە خی گەورە لێمان بوو بۆێ ساڵ بوومە مسلمان انشاءله حەمدلله خوات زیاد داتەبرا سوپاس بۆ ئەو خوایەی کە هیدایەتی دایتەوە و تێگەیشتی براکەم دەنا موسڵمان بوونی من پەیوەندی بە تۆوە نییە کە پار پێت وتوم کافر بەوە نەبووم بە کافر ئەم ساڵیش پێم دەڵێ موسڵمان لەسەر پێوتنی تۆ نەوەستاوە داوا لە خوای گەورە دەکەم بە موسڵمان قبوڵمان کە بەس شکری خوا دەکەم کە الحەمدلله تێگەیشتویت ئەو فکرەی تەکفیری و زێدەڕەویە خوا شیفای دابیت ئەوە حەمدی خوا دەکەین دڵمان خۆشە لەسەرەوە تۆ شوکری خوا بکە و داوا لە خوا بکە ثەباتت بداتێ الحمدللە.